کاسێتی یەکەم دیوی دووەم. من لە میانەی کارکردنمدا ژنێکی گەنجم دێتەوە یاد کە لەلایەن دەروونناسێکی دیکەوە بۆ لای من ڕەوانە کرابوو. دیارە لەو کاتەتان کە ژنە هات، ئەو هاوڕێ دەروونناسەم سەبارەت بەو نەخۆشەی هیچی بە من نەوت. من ساڵێک و شتێک لەگەڵ ئەو ژنە خەریک بووم. ڕۆژێکیان هاوڕێیەکەم زەنگی بۆ لێدام و وتی، من ئەو ڕۆژە لە شەقامێکدا ئەو ژنەم بینی. زۆر ئاسوودە و گەشاو و سەرحاڵ دیار بوو. تۆ چیت بۆ ئەو کردوە گۆڕاوە؟ پرسیم، بۆ ئەو چ دەردێکی هەبوو؟ پێی وتم، بۆچی، تۆ نەتزانی ئەو ژنە دووچاری شیزۆفرینیا بووە؟ هەڵبەت من نەمدەزانی و بەوەشەوە سەیرم نەکردبوو، لە ژێر ناوی ئەوەی کە شیزۆفرینیای هەبووبێ، سەرگەرمی چارەسەری ئەو ژنە نەبووم. دیارە دوای ئەو ساڵە ژنە هیچ دەردێکی نەما. دەکرێ بە هەمان شێوە لە هۆمۆسکیۆچواڵەکان نزیک ببینەوە. سەردەمانێک دەروونناسەکان بڕوایان وابوو کە بوارێکی کەم لە بەردەم گۆڕینی ڕەوشتی هۆمۆسکیۆ چواڵەکاندا هەیە. کوشتنی ئەو مەیلی نێر لەگەڵ نێر نووستنە زەحمەتە، بەڵام هەندێکی دیکە ئامادە نەبوون ئەوە بسەلمێنن و هەوڵیان دا لەگەڵ هۆمۆکان کار بکەن. سەیرمان کرد ئەو هۆمۆسکیۆ چواڵانەی دەیانەوێ ڕەوشتی خۆیان بگۆڕن، بواری ئەوەیان لە بەردەمدا هەیە و دەیگۆڕن. هەنووکە ئێمە گوێبیستی گەلێ سەرکەوتنی دیکەین لەم بوارانەدا، چیرۆکی سەرکەوتنەکان زۆرن، سروشتی هۆمۆج کواڵتی نێربازی نەگۆڕاوە، بەڵام شێوەی ڕوانینمان بۆ ئەم ڕەوشتە گۆڕاوە. ئەوەشیان دەکا خۆڕاهێنان و خۆپڕکردن و ئامادەگی بۆ پێشهاتەکان. ئەو قوتابییانەی کە لە ژێر ناوی تەمبەڵ و بیر کۆڵ و تۆمار و پۆڵێن دەکرێن، چاوەڕێ مەکە فێری شتی زۆر ببن و زیرەک دەرچن. چونکە ئەوان بە تەنها ئەوە دەکەن کە مامۆستاکانیان لێیان چاوەڕێ دەکەن. مناڵەکان دەکەونە ئەو دۆخەی هەستی پێ دەکەن. سەرباری ئەوەش ئەوان هەمیشە دەزانن لە چ جۆرە پۆلێکدا دانراون. گرنگ نییە لە ژێر چ ناونیشان و کۆدێکدا پۆلێن کرابن. ئیدی ئەوان لەسەر ئەوە ڕادێن کە ئەوانی دیکە هەر ئەوەندە چاوەڕوانیان لەو مناڵانە هەیە مەبەست لە چاوەڕوانی خراپی مامۆستاکانە، زۆربەی بیرکۆڵەکان لەو مناڵانەن کە بەشێوەیەکی سروشتی نەشونمایان نەکردووە و گرفت و کێشەی تەندروستیان هەیە کە ڕێ لە فێربوونیان دەگرێ بەڵام هەر ئەوانە دەکرێ فێرببن و باش پێش بکەون و ئەگەر بەڕاستی بایەخیان پێ بدری و هان بدرێن ئەوان وتەکەی بەڕێوبەری زیندانەکەی مانهانتنمان بیر دەخاتەوە کە سەبارەت بە زیندانەکانی ئەوێ درکاندبووی ئەگەر تۆ وەک تاکە کەسێکی تاوانبار مامەڵە لەگەڵ هەر زیندانیەکی بەردەستی خۆتا بکەیت ئەویش لەوە جوانتر خۆی نابینێ، بەڵام گەر تۆ وای لێ بڕوانیت کە دەبێ ببێت، یان دەتوانێ ببێت، ئەویش لەوەدایە هەوڵ بدات خۆی بگۆڕێ و بەو کەسە بێ کە تۆ چاوەڕێیەکەی. ئێمە ئەتوانین پتر لەوە بکەین کە بیری لێکەینەوە، بەڵام یەکەمجار دەبێ بڕوا بە خۆمان بێنین. پێویستە بە خەون و خولیایەکی پۆزەتیفانەوە خۆ ڕابێنین، بە واتا ئەو هێمایە بەخۆ بدەین کە دەکرێ ئێمە بەرەو باشتر بگۆڕین. لەوە دەچێت ئەوان بۆچوونێکی چاک و پۆزیتیفانە بێ هەڵبەت کەمی ورو بەرخۆدانی دەوێ. ئێمە ڕۆژانە گوێمان لەم ڕستانە دەبێ کە یەکێک بە مەبەستی خۆهاندان لەگەڵ خۆیدا دووبارەی دەکاتەوە، من ڕۆژ بە ڕۆژ و تا دێ باشتر و باشتر دەبم، بەڵام نازانم و دڵنیا نیم لەوەی ئاخۆ ڕستەیەکی وا قازانجی هەیە یان زیان. نکۆڵیکردن لە دەنگ و چەڵەمە ڕێگاچارەیەک نییە بۆ زاڵبوون بەسەر گرفتەکاندا. هیچ دەردێک چارەسەر ناکات تەنها ئەوەیە کە یارمەتیت دەدات لەوەی ڕووبەڕووی کێشەکان نەبیتەوە، لەوانەیە خەڵکی بتوانن خەندە لەسەر لێوان بهێڵنەوە بەڵام لە ڕاستیدا خاوەنی هەمان دەرد و کێشە کۆنەکانی خۆیان بن. جێی داخە کە بیرکردنەوەی باش و پۆزەتیفانە تۆزقاڵێک ڕاستی تێدایە بەڵام کاریگەرییەکی درێژخایەنی دەبێ یا لەوانە شەوانە بێ. ئەو کاتی پشت بە هێز و ویستی خۆت دەبەستیت، تەواو بڕیاری خۆت دەدەیت. ئەو کاتە تۆ بە تەنها یەکێک لە ئامڕاز و ڕێگاکانی خۆگۆڕین بەکار دێنیت. ڕاستە کە تۆ پێویستیت بە بڕیار و سوربوون هەیە. بەڵام شتە هەرە چاکەکان بەوە نایەنە پێشێ کە تۆ زۆر لە خۆت بکەیت. ئەو کاتی تۆ دەدەوێت لە ڕێی ویست و ئارەزووەیەکەوە شتەکان ئەنجام بدەیت، لەم حاڵەتە تۆ خۆتت ناچار کردووە. ئاوایش ڕێزت لە خۆت نەگرتووە تۆ وای بۆ دەچیت کە گۆڕان شتێکە دەسەپێندرێت بە واتا خۆت ئەو گوڕوتینەت تێدا نییە کە لەوە باشتر بکەیت بەڵام دەکرێ کامڵبوون و پێگەیشتنێکی ڕاستەقینە لە ناوەوەی مرۆڤەوە سەر هەڵدەدات تۆ پێویستیت بەوە هەیە کە خۆت فێرکەیت چۆن لەگەڵ خۆتدا کار دەکەیت بەڵام ئەوەیان دەبێ خۆڕسکانە و ئارەزوومەندانە بێت لە خودی خۆتەوە سەر هەڵبدات هەڵبەت ئەوە بۆ مانایە نایەت کە بە شێنەی قەناعەت بە خۆت نەکەیت ویست و داوای تۆ دەبێ یارمەتیت بدات لەوەی کە بتوانیت بەڕاستی ئەوە بە بەرهەم بێنیت کە دەتەوێت ئەنجامی بدەیت. خەڵکێکی زۆر لە ئێمە هەندێ ئاوات و ئامانجی زۆر سەخت و مەحاڵ دەخەنە بەردەمی خۆیان. هەر کەسێک وا بزانێت کە دەتوانێت هەر شتێک بکات کە ئارەزووی دەکات و حەزی لێیەتی، هێشتا باش خۆی نەناسیوە. ئەوەیان بڕوا بە خۆبوونێکی پڕ فیزە، چونکە هیچ سنوورێک بۆ تواناکانی خۆی دانانێ. ململانێ و هەوڵەکانی ئێمە هەرچەندە گەورە و ڕاستەقینە بن، کۆمەڵێ ئەگەری کراوەن، بەڵام بەپێی وزە و تواناکانی ئێمە سنووردارن. بەپێی هەوڵ و تەقەلا و حەزەکانمان شتێکی بێکەڵکە کە بڵێم من بڕیارم داوە ببمە وێنەکێش ئەگەر ئەو توانا و بەهرەیەم نەبێ، بەڵام ڕاستییەکە ئەوەیە کە ئەگەر توانا و بەهرە لە ئارادا نەبێ، حەز و ئارەزووش پەیدا نابێ. خودی ڕاستەقینە و ڕەسەنی تۆ ئەو شتانە ڕەت دەکاتەوە کە بە ڕۆحی تۆ ئاشنا نین، چونکە تۆ گەرەکتە وزە و هزرە شاراوەکانی خۆت بزانیت، هەڵبەتە خەڵکانێک هەن کە دەیەها خەیاڵ و بیر و بۆچوونی شێتانەیان بەسەردا دێ سەبارەت بەوەی کە وا هەست دەکەن دەتوانن بیکەن یان دەتوانن ببن، بەڵام هەموو ئەو شتانە بیر و بۆچوون و خەیاڵن نەک ئارەزووی ڕاستەقینە، ئەو کاتەی ئێمە حەز و ویستی خۆمان دەخەینە کار و زۆر لە خۆمان دەکەین هەندێ ئامانج وەدی بهێنین، کە لە ڕۆحی خۆمانەوە هەڵنەقوڵاون، بەڵکو تەنها بۆ ئەو کردومانە کە دڵی خەڵکی پێ خۆش بکەین، یا هەر لە ڕێی خەیاڵ و فانتازیاوە حەزمان کردووە خۆمان بکەین بەو کەسانەی کە دەمانەوێ ببین. لەم دۆخەدا خۆمان دەکەین بە بوونەوەرێکی سەیر. پیاوی میکانیکی وا کارەکتەری خۆمانی تیا بەند بکەین، ئێمە و ئەو کەسانەمان بینیوە کە لەو حەز و ویستانەدا یەکدی دەگرنەوە. هەوڵ و تەقەلاکە مەزنە، بەڵام ئاکامەکەی ئەو بایەخەی نابێ. ئەوانە هەرگیز ئەو کەسانە نابن کە ئێمە حەز بکەین لەگەڵیاندا بژین و ببین. هەتا خۆشیان حەز بە خۆیان ناکەن. لەگەڵ ئەوەشدا ئەوانەی کە کۆنە بەدمەستن هەمیشە هەستێکی وا لە لای خەڵکی بە جێ دێڵن. دەتوانیت بەو هەستە ناخۆش و گرژبوونە زۆر ترسناکەیان بکەیت. ئەوان زۆر ماندوویان دەکات بەڵام تۆ ناتوانیت بڵێیت ئەو هەوڵ و تەقەلایە بێ کەڵکە. یان ناتوانیت بڵێیت ئەوان لە ئارەزوویەکی ڕاستەقینەوە نایەت بۆ خۆ ڕزگارکردن و سەربەستی. بەڵێ، ئەوەیان ڕاستە. کارەساتی ئەوان لەوەدایە کە زۆربەیان ئەو هێز و وزەی لەو ململانێیە بە فیڕۆی دەدەن، ناچن بەری بۆ بەرەڵا بکەن و ئازادی بکەن. بە تایبەتی ئەو کاتەی وزەکە لەوەدا بە فیڕۆ دەدەن کە چۆن نەبن بەو کەسەی کە خۆیان حەزی لێ نەکەن. کەچی چاوەڕێ دەکرێ کە بە هەمان وزە و هێز دەتوانن ببن بەو کەسەی کە خۆیان خۆشیان لێ دێ. ئەوان ئاوایی هەنگاوێکی زۆر باش چوونەتە پێشێ، بەڵام دەبێ لێیەوە بێ وەستان هەنگاوی دیکە بنێن. ئەوەی کە من دەمەوێ بیڵێم ئەوەیە کە ئەگەر ئێمە دەمانەوێ ئەو کەسە بین کە لە ناوەوە ئەو توانایەمان هەیە ببین بە هەموو زەویێزێ کە هەمانە ئەو کاتە دەبێ هەرچێشی کە لە تواناماندا هەیە بیکەین بە هەموو هەست و نەستمانەوە بە هەموو ئەو هزر و سەلێقە و زیرەکیی کە لە خۆماندا درکی پێ دەکەین بە هەموو هەوڵ و ویستی گەورەی خۆمانەوە، بە هەموو بوونمانەوە، ئەگەر توانیمان ئەوە بکەین، قازانجەکەی زۆر مەزن دەبێ. کەواتە بۆچی وا ناکەین؟ بۆچی ژمارەیەکی زۆر کەم لە ئێمە وا بە دروستی دەژین؟ چونکە بە دیوێکی دیکەدا قازانجێکی شاراوە و پەنهان هەیە لەو ئازار و تلانەوەیە، لەبەر یەک شت، مەسەلە ڕاهاتن و ئاشنابوونە بە دۆخێک. وای لێ دێ کە بی ئارام بین، واز لە خۆهێنان و ملکەچکردن و بەزین لە بەردەم شتەکاندا تا ئەندازەیەک ئارامیشی تێدایە، بە واتا مانەوە لەسەر وێنە کۆنەکان ئارامییەک بە هەندێک کەس دەبەخشێ. خۆخستنە ناو باوەشی کردەیەکی خراپ، خوویەکی نابەجێ ڕێخۆش دەکا بۆ خوویەکی خراپتر. ئێمە خۆمان دەزانین کە چاوەڕێی چین. ئەوەیان وامان لێ ئەکات ئاگاداری جیهانی دەوروبەر بین. پێشبینی شتەکان بکەین. بە جۆرێک لە جۆرەکان زاڵ بین. یەکێک لەو شتانەی کە خەڵکی زۆر پێویستی پێیەتی ئەوەیە. کە دەبێ هەست بەوە بکەین کە ئەوان لە جیهانێکدا ئەژین کە دەتوانن باش تێی بگەن، هەر ئەوەشە بۆتە یەکێک لە ئەفسوون و سیحرە قووڵەکانی ئایین. هەر بۆیە لە ڕۆژگاری ئەمڕۆکەدا خەڵکی زۆر شپرزە و شێواون، مەسەلەکە بە تەنها دیاردەکانی کوشتن و بڕین و توندوتیژی نییە، بەڵکو دیسانەوە هەستکردنە بەوەی کە ئێمە لە جیهانێکدا ئەژین هیچ مانایەکی تیا نەماوە، وەک ئەوە وایە بڵێی چیتر شتەکان بە یەکەوە کۆنابنەوە و ناگونجێن، وردبوونەوە و لێکدانەوە کۆنەکان بە کەڵکی ئەمڕۆکە نایەن. لەمڕۆکەدا خەڵکی نازانن گرەو لەسەر چی بکەن و چ شتێک لەبەر چاو بگرن، تا دێ شتەکان دەبنە جێی گومان و پرسیار، دڵنیایی گران دەست دەکەوێ. ڕاستە کە ئاژاوەی کۆمەڵایەتی ترسناکە، بەڵام ئاژاوە و تێکچوون لەسەر ئاستی تاکەکەسیش ترسناکترە. ئێمە هەر لە سەرەتای تەمەنەوە بە ئەو ڕێگایانە دەگەڕێین کە لەو ئاژاو و تێکچوون و شپرزەییە کەم بکەینەوە و هەوڵ دەدەین بتوانین بەسەر خۆماندا زاڵ بین و جیهانێکی ناڕێکی خۆمان ڕێکبخەینەوە بە جۆرێک لە جۆرەکانی وەک زاناکان دەست پێ دەکەین هێدی هێدی ڕوانینێکی خۆمان بۆ جیهانی دەوروبەر دروست دەکەین بە ئەندازەیەک کە دەکەوینە ژێر لافاوێک لەو شتانەی دەمانوروژێنن دەیەها مۆتیڤ و پاڵنەر کە هەر خۆمان لەناو هەندێکیان دەنێین و باش و پوخت و ئارام هەندێکی دیکەشیان خراپ و ترسناک. ئێمە هەر خۆمان بڕیار دەدەین کە هەندێک کار و کردەوەمان ئەو ئەنجامانە دەدەن بەدەستەوە کە خۆمان حەزی پێ دەکەین. هەندێکی دیکەیان لەوانەیە دووچاری دەرد و کێشە و تەنگ و چەڵەمە بکەن. ئەوە چۆن و چۆنی دەبێ؟ هەریەک لێمە خاوەنی بڕیار و گریمانەی خۆیەتی. کە دەکرێ هەر یەکێک لە ئێمە بە خۆی بڵێ، ژیان ئاواهییە، ئەو کاتی ئێمە لاوین هەر وا دەڵێین، ئیدی ئەوە ژیانە، ژیان هەر خۆی وا ڕۆیشتووە. ئەم جۆرە قسە و بۆچوونانە هەمیشە یارمەتیمان دەدەن و تا بڵێی جێی بایەخن، چونکە وامان لێ ئەکەن بژین و نەوەستین. گرفتەکە ئەوەیە کە ئێمە گەورە دەبین و پیرتر دەبین ناچینەوە سەریان، هەوڵ نادین ئەزموونی زۆرتر وەدەست بێنین، هەر بە هەمان بیر و بۆچونی کۆنی خۆمان لە ئەزموونە تازەکانمان دەڕوانین. من دڵنیام کە زۆربەی خەڵکی نکۆڵی لەوە دەکەن و شتێکی لەو بابەتەیان هەبێ، هەندێ هەست و نەست، لەوانەیە هەندێ مەیل و لایەنگری خۆگونجاندن، ئاشنابوون بەو شتانەی کە لە سەردەمی منداڵیدا هەر یەکە لە ئێمە بینیوێتی و پێیان ئاشنا بووە، بەڵام بە دەگمەن ڕێک دەکەوێ شتەکان ئاواهی وەک تێوزەرکردن و تیۆرەکان ئاڵۆز بن. بەڵام زۆربەی خەڵکی بە خۆیان نازانن، چونکە هەرگیز بە زمان دەری نابڕن، نازانن کە ئەوان لە دۆخێکی وادا دەژین، یان شتێکی لەو بابەتەیان هەبێ، چونکە هەست و نەستەکان پەنهان و نادیارن. دەرک پێکردن و تێگەی شتێک نەبووە بەوەی قسەی لەسەر بکرێ. ئەو شتانەی کە نەمانوێراوە قسەی لەسەر بکەین یا لە بەردەمی خۆماندا دانی پێدا بنێین، ئەو کاتەی کە مناڵین، ئەوەیان مامەڵەکردنە لەگەڵ وزەیەکی مەزن و پڕ لە کێشە و گرفت، لە نێو زاتی ئێمەدا، ئەو وزە و هێزانە کە لە ژیانی ئینسانی خۆماندا گەرەکمانە، وەک سێکس و ڕۆحی دوژمنکاری کە دیارە زۆربەی خێزانەکان دەترسێن لێی بدوێن. خۆشەویستیی ڕق ئەو دوو شتەیە کە کەسەکان ناوێرن لێی بدوێن و لێی نزیک ببنەوە. هەر لەبەر ئەوەشە کە ئێمە بیر و بۆچوونی زۆر ئاڵۆزمان سەبارەت بە سروشتی ڕاستەقینەی خۆمان و واقیع لەلا گەڵاڵە دەبێ. کە دواجار ناتوانین قسەی لەسەر بکەین و تاقی بکەینەوە و لێی وردببینەوە یەکێک وتوێتی کە یەزدان لە نێو تاوێک لە بێئاگاییدا ئەم دنیای خوڵقاندووە گەر وابێ ئێمەش هەروامان کردووە ئێمە بە شێوەیەکی نیوە خەواڵوو ڕوانینەکانمان بۆ دەوروبەر دادەمەزرێنین و هەرواش لێیان دەگەڕێین هەروەک ئەوەی بە زەڕەبینێکی لێڵەوە لە شتەکان بڕوانین، هەر ئاوایی ژیانی خۆمان ڕەنگڕێژ دەکەین. تۆ مەبەستتە بڵێی کە گرنگترین بیروبۆچون لەو بیروبۆچونانەی هەمانە سەبارەت بە دیاردە جیاکانی ژیان، ئەوانەی کە ئێمە بێئاگان خۆمان لە لامان دروست بوون، هەر لە منداڵیشەوە لەگەڵ خۆماندا هەڵمانگرتوون. بەڵێ، دەکرێ کاریگەری لەسەر هەریەکەمان زۆر توندو بەهێز بێ. زۆربەی جار کە ئێمە وەڵام بەو کەس و ڕووداوە ڕاستەقینانە دەدەینەوە، ئێمە بە تەنها ئەو بەش و ڕۆڵ و دەورانەیان پێ ڕەوا دەبینین کە لەو ڕۆمانەدا هەیە کە لە ناخی خۆماندا و بە درێژایی ژیان نووسیومانە و دەینووسین. بۆ نموونە، گەر کەسێک لە تەمەنی منداڵیدا دووچاری ئەوە بووبێ کە کەسێکی گەورە و جێی بایەخ و ئازیز بە جێ هێشتبێ، هەر ئەمەیان بەسە بۆ ئەوەی ببێ بە کلیلی ئەزموونێک یا دەروازەیەک تا لێیەوە لە شتەکان و لە ئەزموونی هاوشێوە بڕوانێ. بۆ ئەوەش چەندین ڕێگە و شێوە هەن. تا لەسەر هەمان ئەزموونی هاوشێوەی بەردەوام بێ، یەکێک لەو ڕێگایانە ئەوەیە کە بە دوای ئەو جۆرە کەسانەدا بگەڕێ کە زۆر لەگوین و لەوانەیە دیسانەوە بەجێی بێڵن. ئێمەش هەموومان بۆ دۆزینەوەی ئەو جۆرە کەسانە زۆر ورد و زیرەکین. ڕێگەیەکی دیکە ئەوەیە کە ئەو کەسە ڕەفتاری وا بنوێنێ کە وا لەو خەڵکە بکات بەجێی بێڵن، یا هەر بە خەیاڵی خۆی وا مەزەندە بکات، کە ئەو خەڵکە جێیان هێشتووە، هەرچەندە لە ڕاستیدا کەسێک لەوانەیە مامەڵەیەکی ناشرین یان دەرەق بەو کەسە نەکردبێ، هەر کام لەم ڕێگایانە هەڵبژێرێ، دواجار ئەم هەر ئەو چاوەڕوانییەی خۆی دووپا دەکاتەوە، ئەو چاوەڕوانییەی کە پێشبینی کردنە لەوەی ئەم جێی دەمێنێ، یا بە واتایەکی تر جێی دەهێڵن. بە تەنها بەوەش دڵی ئاو دەخواتەوە و تێر دەبێ. تۆ بڵێی وابێت؟ مەسەلەکە زۆر قورسە. یانی بە هیچ شێوەیەک جی سوعبەتی تیا نابێتەوە؟ گەر پێت بڵێم سەرسام ئەبیت. ئەزانی مرۆڤ بەردەوام حەز دەکا کە قسە و چاوەڕوانێکی ڕاست دەربچێ؟ ئەوەیان ئەزموونێکە کە لە دونیادا هاوتای نیە و هەموو کەسێک حەزی پێ دەکات. یان با وا قسە بکەین، هەرێک لە ئێمە گەر دەرکەوت بە هەڵەدا چووە، زۆر وەڕس و پەرێشان ئەبێت. ئەوان ئەزموونێکی تاڵە گەر هەریەکەمان دووچاری ببێ، چونکە ئەوان زەبرێکی کوشندەیە کە بە ڕۆحی خۆپەرستانەمان دەکەوێ. ئێمە بەوە بریندار دەبین، بەتایبەتی گەر هەستمان کرد کە هەڵەمان کردووە یان بە هەڵەدا چووین، هەر لەبەر ئەوەشە کە خەڵکی نایانەوێ بگۆڕێن. ئەوە مانای ئەوەیە کە ئێمە خۆمان دانی پێدا دەنێین کە هەڵەین. جارێکیان نەخۆشە بە توڕەیەوە بە ڕوون داڵ شاخاو وتی، جا بۆ قسەیی تۆ بێ کەسێکی وەک من چل ساڵی تەمەنم کە ژیاوم هەر بە فیڕۆ ڕۆیشتووە. هەندێ لەو جۆرە خەڵکانە ئامادەن بۆ چل ساڵی دیکەی تەمەنیان هەمان هەڵە دووبارە بکەنەوە، کەچی ئامادە نابن دان بە هەڵە کۆنەکانی خۆیاندا بنێن و چیتر زیانی گەورە لە خۆیان نەدەن. خەڵکی کەللەڕەق زۆرن. هەندێ جار لە دڵی خۆیاندا وای بۆ دەچن کە ئەگەر بۆ ماوەیەکی درێژ لەسەر هەمان ڕەفتار بەردەوام بن، با هەڵەش بێ، ئەوە دواجار دەبێ بە حەقیقەت. هەر خۆیان ملکەچی ئەم واقیعە تازەیە دەبن. ئەویش بەردەوام بوونیانە لەسەر هەڵە، بێ ئەوەی بیر لە خۆڕاستکردنەوە بکەن. فەرزەندەکان هەوڵ دەدەن کە دایکان و باوکانیان بە هەمان ڕێڕەودا ببەن. بیانبەن بەو مەرەیەدا. ئەو کەسانەی لە تەمەنی پێنج ساڵیدا لە ئاکامی وەدەستنەهێنانی حەزێک یا هەر شتێک تووڕە و داخدار ببوون، وا مەزانە کە گەورە بوون وازیان لەو تووڕەبوونە هێناوە. ئەوان هەنووکەش ئەو مناڵانەی جارانن کە ورچیان دەگرت زۆربەی خەڵکی بە ڕەوای دەزانن و هەمیشە بڕ و بیانووی زۆر بۆ توڕەبوونی خۆیان دەدۆزنەوە، دەتوانن دەیەها چیرۆکت بۆ بگێڕنەوە لەسەر ئەوەی کە خراپ مامەڵەیان لەگەڵدا کراوە، هەمیشە خۆ بەڕاست دەزانن، هەمیشە ستەملێکراو خۆ دەبینن. ئەوان کە مناڵ بوون فێڵیان لێکراوە، بەڵام ئەوەی کە خۆیان هەستی پێ ناکەن ئەوەیە کە ئەوان بەم جۆرە بۆچوونەوە بەم تەمەنە زۆرەی هەنووکەیان فێڵ لە خۆیان دەکەن مادامە کە وزەیەکی زۆر لەوەدا بە فیڕۆ دەدەن کە توڕە بن لەو کەسانەی ڕۆژێک لە ڕۆژان شتێک بێ بەشیان کردوون ئاوایی ناتوانن وزەیەک لەوە تەرخان بکەن و هەوڵ بدەن بۆ وەدەست هێنانی ئەو شتەی ئەوان حەزی لێ دەکەن و گەرەکیانە دیارە لە هەنووکەدا گەر وا بکەن، بە واتا ئەو تووڕە بوونە دایک و باوکیان ئازار نادات، بەڵکوو خۆیان بێ دەسەڵات و ئیفلیج دەبن و ناتوانن هیچ بە هیچ بکەن. نەفرەتە، لەوە ناچێ ڕاستی و دروستی تیا بێ. کەواتە لێ بگەڕێن، چۆنە؟ با وا بێت. گەر وا بێ، یانی دەبێ دەفتەری کارکردنمان پاک ڕابگرین. لە دوای ئەو هەموو بەزمەی پێمان دەکرێ لە لایەن ئەوانەوە، ئێمە هیچ پرسیار و ڕاستێکمان نەبێ؟ خۆی ڕاستە هیچ کاتێک ئەویان ڕاست و دروست نییە کۆی شتەکان دوورە لە دادپەروەری ژیان خۆی بێدادپەروەریە کەچی خەڵکی لەگەڵێ ڕاهاتون و بێدادی بۆتە واقعێک تۆ لە ئێستادا ناتوانیت هیچ بگۆڕی هیچ ڕێگایەکت لەبەردەم دانییە کە ئەو هەموو حسابانە پاک بکەیتەوە، یان بە واتایەک تر ئەو هەموو قەرزانە بدەیتەوە و هەڵەکان ڕاست بکەیتەوە. بگەڕێوە بۆ شانۆگەرەکەی شکسپیر، مەبەستم شانۆگەرێکی هاملێتە، لە کۆداییدا هاملێت ویستی قەرزی باوکی بداتەوە، هەڵەکان ڕاست بکاتەوە، جیهانێکی ناڕێک و ڕێک بخاتەوە، کەچی ئەم وەکو هەموو پاڵەوانە تراژیدیەکان دووچاری کارەساتێکی گەورە بوو، ئەمەیان کۆتایەکەی مەرگە، یان تاراوگەیە، مەنفا. ئێلکترای پاڵەوان لە گەڕان بەدوای پاککردنەوەی حسابەکان بووە هۆی مەرگی دایکی، جارێکی تر نەیتوانی بگەڕێتەوە ماڵی خۆیان و ڕێی ونکرد، هەمیشە ژیان دەمانخاتە سەر ڕێچکەیەکی تر و ئاراستەمان پێ دەگۆڕێ، ژیان وایە، دەبێ بەری بۆ بەڕەڵا بکەیت، دەبێ دەست بەرداری خەمەکانت بیت، تۆ دەتوانیت بە درێژایی ژیانت وا بکەیت کە دایک و باوکت هیچ گلەی و گازندەیەکت لێ نەکەن؟ دەشتوانیت خۆیشت واز لە هەمان پرتە و بۆڵە بهێنیت و سکاڵا لە بەختی خۆت نەکەیت. کەواتە دەبێ بخەیتە پشتگوێ ئەو هەموو ئازار و تلانەوەیە هی ئەو هەموو ساڵانە، هەموو ئەو شتانەی کە لە مناڵییەوە بڕوامان پێیان هەبووە، دەبێ ئێمەی وا لە قەڵەم بدەین کە هیچ کام لەم حاڵەت و شتانە وەک ئەوە نەبووە کە بیرمان لێ کردۆتەوە. بەڵام بە واتایەک لە واتاکان هەر وا بووە کە تۆ بۆی چوویت. لەو سەردەمەدا ئەوەی کە بە دەگمەن خەڵکی تێ دەگەن ئەوەیە کە ئەوان هەست ناکەن هەڵە بوون. ئەو کاتانەی کە خاوەن ئەو بیر و بۆچوونانە بوون. تۆ مەبەستت ئەوە نییە بڵێی کە بەشێک لەو دەرپێکردن و تێگەیشتنە کە باسی لێوە ناکرێ، وێنەیەکی ڕاستەقینە و دەقاودەقی ئەو جیهانەمان دەداتێ کە تیایدا دەژین؟ نەخێر، بەڵام ئەوەیان باشترین مامەڵە و سەودا بووە لەگەڵ ئەو چمکەی کە ئێمە لە ژیاندا گرتوومانە. بە پێی ئەو شوێن و گۆشەی کە تیایدا دەژین، ئێمە هەر هەموومان وەکو بوونەوەرێکی چکۆلە دێینە ناو ژیان. وەک کەسێک بە کەمترین هێز و تواناوە دێینە ناو جیهانێکەوە کە ئەویش خانەیەکی چکۆلەی و ناوی خێزانە. بێ دەسەڵاتی هەر یەک لە ئێمە لە ناو خانەوادەدا و لەو تەمەنە ساوایەدا شتێکی تیۆری نییە، بەڵکو حەقیقەتە. لە قۆناغەکانی سەرەتایی تەمەن و خۆگونجاندن لەگەڵ ژیانی دەوروبەردا، ئێمە ناچار دەبین پشت بە خەڵکانی دەوروبەری خۆمان ببەستین. لە تەمەنی پێنج ساڵیدا پێویستیمان بە دایک دەبێ. گەر بمانەوێ ئەو شتانەمان دەست بکەوێ کە حەزیان لێ دەکەین، مەرجی یەکەم ئەوەیە کە دایکە دڵخۆش بکەین و دڵنیای بکەین بە هەر مانایەک بێ ژیانی ئێمە لەسەر ئەو جۆرە ڕەفتارە وەستاوە کە ئەوانی دیکەی پێ ڕازی بکەین. گەر بمانەوێ شتێکمان دەستگیر بێ، داوایەکمان جێبەجێ بکرێ، کارێک بکەین، یەکەمین شت ئەوەیە کە دەبێ گەورەکان قایل بکەین و گرەویان لێ ببەینەوە. وا بکەین کە کاریان تێ بکەین. گەر بمانەوێ شیرینیمان دەست کەوێ، یا هەتا گەر حەزمان لە چوونە سینەما بێ، مەرجی یەکەم ئەوەیە ئەوانی دیکە ڕازی بن. کەواتە زۆر گونجاوە لەو سەردەمەدا کە مناڵین داوای یارمەتی لە گەورەکان بکەین. دەبێ فێر ببین چۆن خۆشەویستی ئەوانمان دەستگیر بێ، دەبێ وایان لێ بکەین تێمان بگەن و بەزەیان بجوڵێنین. هەڵەکە لەوەدایە کە ئەو هەستکردنە بە بێدەسەڵاتی خۆت لەگەڵ تا گەورە بێ، چونکە هەر کەسێک لە ئێمە دەبێ هەوڵی ئەوە بدات گەورە بێ و پشت بە خۆی ببەستێت. مەسەلەکە بە تەنها ڕازیکردنی ئەوانی دیکەش نییە. ئەوەی کە ڕۆژێک لە ڕۆژان حەقیقەت بووە، دەکرێ ببێ بە خەیاڵ و فانتازیا، کە مرۆڤ گەورە دەبێت، مەرج نییە لە هەموو هەڵسوکەوتێکدا بیر لەوە بکاتەوە ئەوانی دیکە دڵخۆش بکات. دیارە کە منداڵە، پێویستی زیاتر بەوە هەیە ئەوانی دیکە لێی ڕازی بن. ئەو شتەی جارێک لە جاران کەسانێک بۆ تۆی کردوویانە، تۆ هەنووکە دەتوانیت بۆ خۆتی جێبەجێ بکەیت. ئەو کاتەی تۆ تەمەنت لە سی ساڵیدایە، پێویستت بەوە نییە کە دایکت وەک ئەو سەردەمە خۆشی بوێیت کە تەمەنت تەنها سێ ساڵ بووە. پێویستیت بەوە نییە هەنووکە هەمان مامەڵە و ڕەفتاری سەردەمی مناڵی لەگەڵدا بکەی. ئیدی چیتر پێویستت بەوە نییە لە تووڕەبوون و هەڵچوونەکانی بترسیت. مەرج نییە هەمان ئەو بۆینباخانە ببەستیت کە ئەم حەزیان پێ دەکات. هەر هەمان ئەو ئافرەتانەت خۆش بوێ کە ئەم پەسەندیان دەکات. ئەوانە هەمووی تەواو. ئەوانە دەبن بە مێژووێکی کۆن. تۆ هەنووکە خاوەنی خۆتی. چ نێر بیت و چ مێ. چ ژنێتی بی و چ پیاوەتی. هەر هی خۆتە بەڵام زۆربەی خەڵکی لەوە تێناگەن. بۆچی نا؟ بۆچی ئەو خەڵکە ڕێز لە سەربەستی خۆیان ناگرن و هەوڵ نادەن وەدەستی بنێن؟ ئەوان ترسێکی کوشندەیان هەیە لەوەی کە شتێک بدۆڕێنن یان شتێکیان لە کیس بچێ کە بێ ئەوە ناتوانن ژیان بکەن. تۆ دەزانی ڕۆسۆی فەیلەسوفی فەڕەنسی وتەیەکی زۆر جوانی هەیە کە هەمیشە خەڵکی دووبارەیەکەنەوە، ئەم وتویەتی، مرۆڤ بە سەربەستی لە دایگەبێ، بەڵام لە هەموو شوێنێکدا کۆت و زنجیر کراوە. ئەم وتەیە لەو ڕاستییەوە نزیکە گەر بڵێی مرۆڤ بە کۆت و زنجیرەوە لە دایک بووە، بەڵام هەریەک لە ئێمە بابی ئەوەندە هێز و توانای تێدایە گەر بیەوێ خۆی ئازاد بکات. زۆربەی کات خەڵکی خۆیان بەو کۆت و زنجیرانە دەبەستنەوە، هەتا ئەو کاتەش کە گەورەتر دەبن و ئیدی سەروەختی ئەوە دێ کە چی دیکە پێویستیان بەو کۆت و پێوەندە نەبێ. چاکە وایە منیش مەزەندەی ئەوە دەکەم کە بە ئاشکرا دیار دەکات جۆرە خەڵکانێک هەن بە کۆت و پەیوەندەکانەوە بەستراون و لێی نابنەوە بەڵام بۆچی دەبێ وابێ چ شتێکە ئێمە لێی دەترسین و نامانەوەی لە دەستمان بچێ. لە ڕاستی داسێکی زۆر منداڵانەیە هەستی ئەوەی کە تۆ لە مەترسی دووریت گەر خۆت بەو شتانەوە ببەستیتەوە کە لەسەریان ڕاهاتوویت ملکەچ بوونە بە دۆخێک کە پێی ئاشناین. هەر کاتێک خۆمان بە بچووک و گرنگ بزانین و خۆمان بە بێدەسەڵات و بەستەزمان ببینین، ئەوە بەڵگەیەکی ڕوونە کە ئێمە لە بەردەمی کۆمەڵێک خەڵکداین کە لە ئێمە بەهێزترن، لە بەردەمی کەسانێکدا کە ڕەنگە هەر بوونیشیان نەبێ. ڕەنگە ئەو کەسە گەورانە کەسانی جوان و ئادەمیزاد نەبن. ئێمە هەمیشە لە ترسی ئەوەدا دەژین کە ئەو گەورانە لێمان بخۆڕنەوە. گلەییمان لێ بکەن، بەسەرماندا هاوار بکەن. هەرچیمان پێ بکەن. ئێمە ملکەچ و قایلین، تەنها شتێک کە دەمانەوێت ئەو گەورانەمان لە دەور بن، گەر لێمان نزیک بن، ئەوا هەست بە تەنیایی ناکەین. ئەو تەنها شتێکە کە مرۆڤ لێی دەترسێ، ترسی تەنیا مانەوە. هەر بۆیە گەورەکان هەرچی بە کەسانی دەوروبەر دەکەن، ئەوان ڕازین. بۆ نموونە، ئەگەر دایە و بابە لێمان تووڕە و داخدار بن، تەنیا دەمێنینەوە. بەڵام هەستێکی لەو بابەتە لە تەمەنی چوار ساڵیدا جیاوازە لەگەڵ ئەو کاتەی کە مرۆڤ هەڵکشاوترە. دیارە منداڵ گەر هەستی کرد بە تەنیا جێ ماوە دەترسێ، چونکە دەزانێ بە تەنیا جێی بێڵن دەمرێ، بەڵام سەبارەت بە کەسێکی گەورەتر تەنیایی هەستێکی دیکەیە و تەواو جیایە، ئەوە هیچ کە گەورە دەتوانێ بە تەنیا بژی، بەڵکو پێویستی بەوە هەیە کە تەنیا بێ، زۆر جاران تاوەکو گەشە بکات، خۆی بناسێ، پەرە بە تواناکانی خۆی بدات، کەسێک کە بەرگەی تەنیایی خۆی نەگرێ، کەسێکە کە نازانێ ئیدی تەواو ئەم گەورە بووە، بەڕاستی ئازایەتیەکی دەوێ مرۆڤ واز لەو هەستە بێنێ کە دەکرێ فانتازیا و خەیاڵێکی منداڵانە بێ کەوا تێبگەی تۆ بەتەنها لەگەڵ ئەوانی دیکەدا سەلامەتی ئەگەر نا لە مەترسیدا بژیت ڕاستە کە تا مرۆڤ گەورەتر بێ تێدەگات کە ئەم لە جیانێکدا دەژی کە هەرگیز بەتەواوی لێی دڵنیا نیە بە واتا هەست نەکردن بە ئاسایش لەگەڵ تا گەورە دەبێت، بەڵام ئەو کاتەی دەبینە خاوەنی خۆمان و ڕێز لە تەنیایی و سەربەخۆیی خۆمان دەگرین، ئەوە ئەو کاتەیە کە دەتوانین ئازاد بین و هەناسەیەکی پاک هەڵمژین. ئەو کاتەی کە بڕوامان بە خۆ دەبێ کە تەواو تۆکمە و دامەزراوین، ئەوە ئەو کاتەیە کە ئیدی ژیانی ڕاستەقینەی ئێمە دەست پێ دەکات. ژیانی مرۆڤێکی گەورە. کوا دەڵێی هەستی پێ دەکەم شتێکی سەیرە بەڵام ترسناکیشە تا ڕادەیەکیش مرۆڤ خەمناک و وەڕس دەبێ بەڵام مرۆڤ گەر وای لێ بێ بە تەنیا و خاوەنی دنیاکەی خۆی بێ لەوانەیە دووچاری گەلێ کێشە و گرفت بێ ڕەنگە وا هەست بکات کە فەرامۆش کرایەوە شتێک لە ناخەوە لەم دۆخە دەمترسێنێ وام لێ دەکات لێی بڕەومەوە بەڵام ناتوانم بڵێم بۆچی وایە. ئەوە بە تەنیا تۆ وا هەست ناکەی زۆرن ئەو کەسانەی کە ناوێرن هەنگاوێک ڕوو تەنیایی و سەربەستی و سەربەخۆیی خۆیان بنێن. هۆیەکەش لەوەدایە کە ئەو کەسانە ڕایەکی زۆر ناجۆریان هەیە. پرسیار و گومانیان هەیە. لە دڵی خۆیاندا دەڵێن، ئاخۆ چ دەقەومێ، ئەگەر هەنگاوێکی وا بنێین؟ ئەوەشیان دیسانەوە خەیاڵ و ئەفسانە و ترسێکی منداڵانەیە. ئەو کاتەی کە منداڵ بووین بە تەنها ژن و پیاوێکمان دەدی کە ئەوانیش دایک و باوکە بوون. ئەوان کەسانی لە ئێمە گەورەتر و هۆشمەندتر بوون. بۆ منداڵ، هەر هەوڵ و تەقەلایەک، هەر ئەزموونێک کە بیەوێ خۆی تێفڕێ بدات، بێ ئەو دوو کەسە ناکرێ. هەموو شتەکان لە ڕێی ئەوانەوە مەیسەر دەبوو. کەواتە منداڵ وا ڕاهاتووە و وا شاوەڕێ دەکات کە بۆ هەر کارێک دەیکات دەبێ ژن و پیاوێک لەو ناوەدا هەبن. خۆ گەر هاتوو کەسێک بتوانێ و ئەو جورئەتەی هەبێ ڕۆڵی گەورەیەک ببینێ، ئەوە ئەو منداڵە ترسنۆکە چاوەڕێ دەکات گەورەکە بشکێنێ، سووکی بکات، سەرزەنشتی بکات. ئەو منداڵە بەو بیرۆکەیە گەورە دەبێ کە بۆ هەموو بڕیارەکان بگەڕێنەوە لای گەورەکان. بەو هەستەشەوە لە دایک دەبێ کە ژیان گۆڕەپانی کێبڕکێ و پێشبڕکێیە. بۆ ئەوەی قەرزی کەسێک بدەیتەوە، مەرجە لە کەسێکی دیکەی بدزیت. زۆر بەداخەوە کە ئەم جۆرە بیروبۆچوونە دەبێت بە وانە و دایک و باوکان منداڵەکانیان پێ گۆش دەکەن، کە دیاریشە ئەم بیروبۆچوونەی دایکان و باوکان لەگەڵ منداڵەکانیاندا دابەشی دەکەن، بیروبۆچوونێکی ناشرین و ناجۆرە، ئەگەر هەر ئاواهی جێی بێڵن و کاری لەسەر نەکەن، ئەوە خەڵکی لەو جۆرە کەسانە وەڕس و لالوت دەبن، بێگومان کەسانی وا گومانکار و ژیانیان ئاسان نابێ، هەر کارێک کە دەیکەن پڕ دەبێت لە دڵساردی و نائومێدی. ئێمە ئەگەر ژیانی خۆمان بخەینە ناو دەستی خۆمان، ڕەنگە هەستێکی وا سەیرمان لەلا دروست بێ کە ئێمە بەم پێیە ژیان لە کەسێکی دیکە دەسێنینەوە. بۆ نموونە، گەر ئێمە ببینەوە بە خاوەنی خۆمان، واز دەکەین کە ئیدی ئەوەیان ستەمێکە دەرحەق بە دایک و باوکانمان. بە واتایەکی مەجازی، خواستنی مەرگە بۆ ئەوان. بێگومان هەر یەک لە ئێمە گەر ئاوا هی بیر بکاتەوە، زۆر ڕاڕا و دوودڵ دەبێ، چونکە لە ئاکامە زۆر ترسناک و وێرانکارەکان دەترسێ، زۆر بە ئاسانی زۆڵ و چەپەڵ دەبین لە بەرچاوی ئەوانی دیکە، ئەو کاتەی بمانەوێ ژیانی خۆمان بژین، خەڵکی حەز ناکەن وا هەست بکەن کە بکوژ و ببڕی کەسانی نزیک بە خۆیانن، هەر بۆیە لە هەموو شتێکدا پاشەکشە دەکەن، بەڵام هەر دەبێ ڕووبەڕووی ئەو هەستە ببینەوە، ناچارین کە بەرەو پێش بچین. ئەوە نرخ و باجێکە، گەر بمانەوێ خۆمان بدۆزینەوە، باجی ئەوەی کە زاتی خۆمان بسەلمێنین. بەڵام من گلەی ئەوان لێ ناکەم، هەتا گەر پاشگەزیش ببنەوە، تەنها ئەوەیە کە من نامەوێ وا هەست بکەم کە بکوژم خەڵکی بێ ئەوەش بایی ئەوەندە هەستێکی گوناهبارانەیان هەیە کە خۆ بە تاوانبار بزانن. دەبێ تۆ ئەموو ئەو هەست و نەستانەت هەبێ. گەر تتەوێ بە تەواوی گەورە بیت، وا چاکە هەموو ئەو حاڵەتانە تاقی بکەیتەوە و تیایاندا بژیت. ئاگات لێ بێ ئەوەی تۆ دەیکوژیت دایە و بابە نین بەڵکو کوشتنی ترسی خۆتە لەوان، لابردنی ئەو دەسەڵاتەیە کە بەسەر تۆ هەیانە. دەبێ بە شێوەیەکی زۆر سادە و سروشتیانە بەڵام دڵڕەقانە خودی خۆت هەڵبژێریت، حیساب بۆ شتەکانی خۆت بکەیت پتر لە دڵڕاگرتنی ئەوان، گەر تۆ بەردەوام ئارەزووەکانی خۆت، هەرچی هەوەس و حەز هەیە، بیانخەیتە دەست دایک و باوکت، بە تەنها بە گوێی ئەوان بکەیت، هەرگیز چاوەڕێ مەکە کە تۆ بە خاوەنی خۆت بیت و هەموو شتەکانت بکەونە ژێر دەستی خۆت. ئەگەر تۆ پێ لە سەر مافەکانی خۆتدا بگریت، مەترسێ، چونکە کەس لەو جەنگەدا ناکوژرێ و نامرێ. بە تەنها تارمایە پیرەکان نەبێ، هەڵبەت گەر تۆ بۆ ماوەیەکی زۆر درێژ چاوەڕێ بیت، ئەوسا لەوانەیە واقع بۆ خۆی هەڵ لەگەڵ فانتازیا و خەیاڵ و ترسەکانی تۆدا یەک بگرنەوە. من یەکێک دەناسم، دیار ئەو سەردەمە کچ بوو، وای مەزەندە دەکرد گەر شوو بکا و مناڵێکی ببێ، ئەوە ئەو مناڵە کە گەورە بوو دایکی دەکوژێ. هەر بۆیە تا تەمەنی چل و پێنج ساڵی لەو ترس و دڵەڕاوکێدا ژیا. لە ڕاستیشدا ئەو کەسە لەو تەمەنەدا بە دەردی خوا مرد. بەڵام ئەو ئاکامە سروشتییە وەک مەسەلەی کوشتنەکە درامی نییە. ئەم مەسەلەی هەست و سۆزە و بەخشینی کەم یان بە واتایەکی دیکە قرچۆکی لە دەربڕیندا بۆتە سەرچاوەی بەخالەت و ئیرەیی، ململانێ و بێزاری، بەڕاستیش وەک ئەفسانەی لێ هاتووە. بیرکردنەوە لەو شتانە بیرکردنەوەیەکی سیحرئامێزە. وای لێ هاتووە کە کاریگەریی هەست و سۆز، بەخشین و نەبەخشینی، گەورەتر بکرێ لە قەوارەی خۆی، واتا کاریگەری هەریەک لە ئێمە لەسەر ئەو دەوروبەر و ژینگەی تیایدان جۆرێک لە زێدەڕۆی و پێوە دیارە. مەسەلەکە هەرگیز بەم شێوەیە نییە. ئەوەی کە تۆ وەدەستی دەهێنی وەرگرتنەوە و لێسەندنەوەی شتێک نییە لە کەسێکی دیکە. تۆ هەرچییەکی بکەی دونیا لە شوێنی خۆیەتی و ژیانیش هەر بەردەوامە. خەڵکی پێویستە لە بەرامبەر یەکدیدا و لەسەر کۆمەڵێک شتی ڕاستەقینەدا پێشبڕکێ بکەن لە نێو جیهانێکی ڕاستەقینەدا. دەکرێ ململانێ لەسەر وەدەستهێنانی کار و پیشە، کورسی خوێندن و تون بێ، بەڵام مەبەستی من بە تەنها ئەوە نییە. گرنگترین شت لەنێو ئەو ململانێ و هەڵچون و داچونەدا بە تەنها خۆت بە خاوەن بیروبۆچونی ڕاست بزانیت. ئەگەر تۆ مەزن و گەورەتر بوویت، ئەوە مانای ئەوە ناگەیەنێ کە من بچوک بوومەتەوە. هەمیشە شوێنی چۆڵ لەم جیهانەدا بۆ کەسە مەزن و مرۆڤە سەیر و سەمەرەکان هەیە. هەمیشە کەسەکان دەتوانن دەستکەوتی گەورەیان هەبێ. هەر کاتێک درکمان بەو ڕاستییە کرد، ئەوساش خۆشییەکی زۆر لەوەدا دەبینین کە ئەوانی دیکە کۆمەڵێک شتیان پێ کراوە و دەیکەن. لەوەشدا ئێمە هەست بە بچووکبوونەوە و کەمی خۆمان ناکەین.